پاشان بەرز بووەوە بۆ سەر عەرش و قەراری گرت بەو شێوەی شایستەی خوا بێت کە ئێمە چۆنێتیەکەی نازانین، وە خۆر و مانگی ڕام هێناوە هەر یەکەیان دەگەڕێ تا کاتی دیاری کراو هەموو کاروبارێ هەڵدەسوڕێنێ و ئایەتەکان ڕوون دەکاتەوە بۆتان تا لە زیندوو بوونەوە و گەیشتن بە خزمەت پەروەردگارتان دڵنیابن. و چەندەها چیا و ڕووباری تێدا داناوە و لە هەموو جۆرە میوەیەک جووتێ نێر و مێی تێدا دروست کردووە، شەو دەدات بەسەر ڕۆژدا، بەڕاستی لەوانەدا بەڵگە و نیشانە هەیە بۆ ئەو کەسانەی کە بیر دەکەنەوە. وفی الارض قطع متجاورات وجنات من اعناب وزرع ونخیل صنوان وغیر صنوان هەروەها باخاتی ترێ و ڕەز و کوشتوکاڵ و باخاتی دارخورمای دوو قەدی یەک بنج و یەک قەد، هەموویان بە یەک ئاو ئاو دەدرێن، کەچی باوی هەندێکیانمان داوە بەسەر هەندێکی تریاندا لە خواردندا، بەڕاستی لەوەدا چەند نیشانەی ڕوون هەیە بۆ ئەوانەی تێدەگەن و. ئەوە بۆ نەنێردراوەتە خوارەوە بۆی موعجیزەیەک لەلایەن پەروەردگاریەوە ئەی محمد تۆ هەر ترسێ نەری و بۆ هەموو گەلێک ڕێ نیشان دەرێک هەیە. اللە یعلم ما تحمل کل انثی وما تغیض الارحام وما تزداد وکل شیء عنده بمقدار. خوا دەزانێ هەموو مێیینەیەک لە منداڵ دانیدا چی هەڵگرتووە کوڕ یان کچ وە هەروەها دەزانێ منداڵدانەکان چی لەکەم دەبێتەوە وە چی زیاد دەکات وە هەموو شتێ لای خوا ئەندازەی دیاری کراوی هەیە. عالم الغیب والشهادە الکبیر المتعال. خوا زانایە بە هەموو دیار و نادیارێک گەورە و بەرزە. ستایشی دەکەن، وە پەروەردگار هەورە بروسکەکان دەنێرێ و دەیدات لە هەر کەسێ کە بیەوێ، لە کاتێکدا ئەوانە دەمە دەمێ دەکەن دەربارەی خوا، وە خوا هێز و توانای زۆر بەتینە. له دعوە الحق والذین یدعون من دونه لا یستجیبون لهم بشیء. وَظِلَالُهُم بِالْغُدُوِّ وَالْآصَالِ. سوژدە بۆ خوا دەبات هەرچی لە ئاسمانەکان و زەوی دایە بیانەوێ و نەیانەوێ، هەروەها سێبەرەکانیان لە بەیانیان و ئێواراندا سوژدە دەبن. قل من رب السماوات والأرض قل اللە. وەک یەک وان؟ نەخێر ئەی ئەوانەی کە چەند هاوبەشێکتان بۆ خوا داناوە گوایە وەک دروستکراوانی خوایان دروستکردبێ ئەوسا دروستکراوەکەیان لێ شێواوە بڵێ خوا دروستکاری هەموو شتێکە و هەر ئەویش تاک و تەنیای زاڵە بەسەر هەموو شتێکدا. انزل من السماء ماء فسالت اودیە بقدرها فاحتمل السیل زبدا رابیا. کذلک یضرب اللە الامثال. بارانی لە ئاسمانەوە باراندووە جا هەر شیو و دۆڵێک بە ئەندازەی خۆی لافاوی هەڵدەستێت ئەوسا لافاوەکە هەڵی دەگرێت کە فێکی بەرز بۆوە بە لافاوەکەوە هەروەها لەو کانزایانەش پەیدا دەبێ کە ئاگری بۆ تاو دەدەن دەیتوێننەوە بە مەبەستی دروست کردنی خشڵ یان شتومەکی تر وەکوو قاپ و قاچاخ کەفێک وەکو ئەو کەفی لافاوە پەیدا دەبێ ئا بەو جۆرە خوا نمونەی حەق و بەتاڵ دێنێتەوە جا کەفەکە دەڕوات و لەناو دەچێ بەڵام ئەوەی کە سوود دەگەیەنێ بە خەڵکی لە زەویدا دەمێنێتەوە ئا بەو جۆرە خوا نمونەکان دەهێنێتەوە. للذین استجابوا لربهم الحسنی واتا بەهەشت هەیە ئەوانەش وەڵامی بانگەوازی پەروەردگاریان نەدایەوە ئەگەر هەرچی وا لە زەویدا هەمووی هی ئەوان بێ ئەوەندەی تریشی لەگەڵدا بێت دەیدەن لە بریتی و بەدەلی سزای ڕۆژی دوایی ئەوانە بۆیان هەیە لێپرسینەوەی سەخت و خراپ وە جێگایان دۆزەخە ئای کە چەند شوێنێکی خراپە. أفمن يعلم أنما أنزل إليک من ربک الحق کمن هو أعمی إنما يتذکر أولو الألباب. جا ئایا کەسێک بزانێ بەڕاستی ئەوەی نێردراوەتە خوار بۆ تۆ لەلایەن پەروەردگارتەوە حەق و ڕاستە وەک ئەو کەسەیە کە کوێر بێت، بێگومان هەر ئەوانە بیر دەکەنەوە کە خاوەنی ژیرین. ویخشون ربهم ویخافون سوء الحساب. وە ئەوانەی کە پەیوەستی دەکەن هەرچی خوا فەرمانی داوە کە پەیوەست بکرێ وەک بەسەرکردنەوەی خزمان وە لە پەروەردگاریان دەترسن وە لە خراپە و سەختی لێپرسینەوە دەترسن. و ئەوانەن کە دانیان بە خۆیاندا گرت بە مەبەستی ڕەزامەندی پەروەردگاریان و نوێژیان بە جێ هێنا و لەو ڕۆزیەی پێمان داون بەخشیویانە بە نهێنی و ئاشکرا و بە چاکە بەرگری لە خراپە دەکەن بە چاکە خراپەکانیان دەسڕنەوە و لادەبەن سەرەنجامی چاکی ئەو دونیا دەیپچڕێنن ئەوەی کە خوا فەرمانی داوە کە پەیوەست بکرێ وە خراپەکاری دەکەن لە زەویدا هەر بۆ ئەوانە نەفرین و دووری لە بەزەیی خوا هەروەها بۆ ئەوانە سەرئەنجامی خراپ. اللە یبسط الرزق لمن یشاء ویقدر وفرحوا بالحیاة الدنیا وما الحیاة الدنیا فی الآخرة الا متاع. خوا ڕۆزی فراوان دەکات بۆ هەر کەسێک خۆی بیەوێ وە کەمی دەکات بۆ هەر کەسێ بیەوێ وە ئەوانە دڵخۆش بوون بە ژیانی دونیا لە کاتێکدا ژیانی دونیا هیچ نیە لە چاو ڕۆژی دواییدا بێجگە لە ڕابواردنێکی کەم نەبێ. ويقول الذين كفروا لولا انزل عليه آیە من ربه قل ان اللە یضل من یشاء ویهدی الیه من اناب. ئەوانەی کە بێ بڕوا بوون دەڵێن، بۆچی نەنێردرا بۆی موعجیزەیەک لەلایەن پەروەردگاریەوە، ئەی محمد بڵێ، بەڕاستی خوا هەر کەسی بوێ گومڕای دەکات، کە شیاوی گومڕاکردنە، وە ڕێنمونی هەر کەسێک دەکات، کە لە پێش ئەوانەوە گەل و ئوممەتی تر هاتوون و چوون، بۆ ئەوەی بیخوێنێتەوە بەسەریاندا ئەوەی وەحیمان کردووە بۆت، لە کاتێکدا ئەوانە بڕوا ناهێنن بە خوای میهرەبان، بڵێ، ئەو پەروەردگاری منە، هیچ پەرستراوێک نییە بێجگە لەو، پشتم هەر بەو بەستووە، گەڕانەوەشم هەر بۆ لای ئەوە. یا زەوی پێ لەت لەت بکرایە یا لەگەڵ مردوواندا قسەی بکردایە ئنجا باوەڕ ناهێنن بەڵام هەموو کارو بارەکان بەدەست خوان دەی ئایا بێ هیوا نەبوون و نەیان زانیوە ئەوانەی کە بڕوایان هێناوە ئەگەر خوا بیویستایە هەموو خەڵکی دەخستە سەر ڕێگای ڕاست وە ئەوانەی کە بێ باوەڕ بوون هەمیشە بەڵای سەختیان توش دەبێت بەهۆی ئەوەی کردوویانە یا ئەو بەڵایی کە لە نزیک ماڵەکانیانەوە ڕوو دەدات هەتا بەڵێنی خوا دێتە دی وما لهم من اللە من واق. ئەوانە لە ژیانی دونیادا سزایان بۆ هەیە وە بەڕاستی سزای ڕۆژی دوایی سەختتر و گرانترە وە بێگومان هیچ پارێزەرێک نیە بۆ ئەوان لە سزای خوا. مثل الجنە التی وعد المتقون. الیه ادعو و الیه مآب. ئەوانەش کتێبمان پێدابوون شاد دەبن بەوەی نێردراوەتە خوارەوە بۆت و هەندێ لە گرۆ و تاقمەکان هەن هەندێ لەو ئینکار دەکەن بڵێ من تەنها فەرمانم بەوە پێدراوە کە خوا بپەرستم و هیچ هاوبەشێکی بۆ دانەنێم هەر بۆ لای خوا خەڵکی بانگ دەکەم گەڕانەوەشم تەنها بۆ لای خوایە ئەوەلەم یەڕەو ئەنا ناتی الارض ننقصها من اطرافها واللە یحکم لا معقب لحکمه وهو سریع الحساب ئایا بێ باوەڕان سەرنجیان نەداوە کە ئێمە زەوی کافران کەم دەکەینەوە لە هەموو لایەکانیەوە وە خوا بە ویستی خۆی بڕیار دەدات کەس ناتوانێ بڕیاری خوا بگۆڕێ و خوا لێپرسینەوەی خێرایە. خوا دەزانێ هەموو کەس چی دەکات و لەمەودواش بێ باوەڕان دەزانن سەرەنجامی هەردوو جیهان بۆ کێ دەبێت. ویقول الذین کفروا لست مرسلا قل کفی باللە شهیدا بینی وبینکم ومن عنده علم الکتاب. وئەوانەی بێ باوەڕ بوون پێت دەڵێن تۆ ڕەوانەکراوو پێغەمبەری خوا نیت تۆش ئەی محەمەد پێیان بڵێ، خوا بەسە شایەد بێت لە نێوان من و ئێوەدا، هەروەها ئەو کەسەش کە شارەزایی کتێبی ئاسمانی لایە.